حەوتەم، بۆ هەندێک کەسان دین دەبن. شەوانە کە دنیا تاریک دەبوو، مەئموورەکان بە زەحمەت بەندییەکانیان دەکردە ژوورەوە، بەتایبەتی ئەو ڕۆژانەی هەوا خۆش و دنیا هەتاو بوایە. بەندییەکان هەوڵیان دەدا پتر لە نێوحەساری زیندانەکەدا وەمێنن. کەچی بەندییانی قاوشییەک هەر کە گوێیان لە یەکەم شاور دەبوو، بە غاردان بەرەو ژوورەکەی خۆیان دەچوون. بە پەلە شیویان ئامادە دەکرد. جێگەیان ڕادەخست و ئامادە دەبوون پاش ماوەی حیکایەتەکەی زیندە بژنەون. بەندیەکان دەیانویست بزانن کە زیندە کوو لە شێتخانە هاتە دەرێ و کەوتە زیندانەوە کە سفرەکەیان کۆکردەوە یەکێک لە بەندیەکان جگەرەیەکی داگیرساند و دایە زیندە و گوتی زووتر دەست بە حیکایەتەکە بکە زیندە گوتی بە چاوان هەر ئێستا تەواوی بەندیەکان کڕبوون زیندە مژێکی لە جگەرەکەیدا و گوتی لە شێتخانەدا هەرکەس داد و بێدادی کردبا و بیست بە حەقی خۆی وەربگرێ و بیسەلمێنە کە ئاقلە ڕەنج بێوەردە بوو. بۆ بێدەنگکردنی بەڵایەکی وایان بەسەردا دەهێنا، هەر بە ڕاستی ڕاستی شێت دەبوو. بەم چەشنە منیش جڵەوی خۆم پێ نەگیرا. هەمیشە جنێوم دەدا و هات و هاوارم دەکرد. ڕدێن سپی زیندانەکە چایەکی بۆ زیندە دانا و گوتی. چاکت دەکرد، بەلای کەمەوە دڵت فێنک دەبۆوە. زیندە لە قاقای پێکەنینیدا. هەردڵ جانیشم فێنک دەبەوە ئەو ئاوە ساردەی بە منیاندا دەکرد بکرایتە دەریاوە دەیبەست یەکێک لە بەندەکان پرسی چما سەهۆڵاویان بەسەردا دەڕشت بۆی ناوێک من داد و بێدادم دەکرد پزیشکەکانیش دەیان ویست فێنک بمەوە و حرارەتم کەم بێتەوە ئیدی بە هۆی بەفراوەوە ساردیان دەکردمەوە بە فراویان پێدا دەڕشتم یەکێک لە بەندیەکان کە لە ژوورەکەدا پاڵکەوتبوو هاواری کرد، بابە وازی لێ بێنن، بزانن چی دەڵێ، زیندە لە سەری ڕۆیی. لە لایەکەوە بەفراویان بە سەرمدا دەکرد و لە لایەکی دیەوە بە شەق بەر دەبوونە وێزم. منیش پەیتا پەیتا جنێوم دەدا و باب و دایکیانم نەدەبوارد. ڕۆژێ سەراپایان لە ئاو هەڵکێشان. جلکیان گۆڕیم، جلکی سپیان لەبەر کردم و بردیانم بۆ لای پزیشکی شێتخانە. کە چاوم بە پزیشکەکە کەوت، دڵم خۆش بوو لە دڵی خۆمدا گوتم بێگومان ئەمەیان قسەی ماقوڵ وەردەگرێ سڵاوم لە حازری کرد و گوتم جەنابی دکتۆر وەڵڵا بەخوا من شێت نیم پزیشکەکە بەدەم زەردەخەنەوە گوتی جا چێ گوتوێتی تۆشێتی برا ئافرەتێکی شۆخ و شەنگ و سپی پۆشت کە لە تەک پزیشکەکەەوە وێستا بوو بە لەفزێکی شیرین گوتی جاکەم شێتی ئەم دنیای خۆی بەشێت دەزانێ پزیشکەکە مۆڕەیەکی لە پەرستارەکە کرد و بە ڕووگرجێو گوتی تۆ دەخلت نەبێ شرینقەی تایبەتی حازرە؟ بەڵێ حازرە. پەرستارەکە دەرجەکەی هێنا. ڕۆژی ڕەش بە چاو نەبینن. دەرجێکە گەلێک لەو دلیوانەی کە دایکم کۆنە لێفەکانی پێدەدرو ترسناکتر و ئەستورتر بوو. لە پڕتێک ڕایبەندیەکان گوتیان دەوەرە ئەم بارە ڕاست بکەوە. ئەوجا بە دەنگی بەرز پێکەنین و زیندە درێژەی بە قسەکەیدا. کە چاوم بە دەرجیەکە کەوت یافاین خەریک بوو لە ترساندا لە هۆش خۆم بچم هاوارم کرد جەنابی دکتۆر بە قەبری بابم من شێت نیم پێم دەڵێن تۆ مردووی ئاخر مرۆڤی مردوو شێت نابێ کەم ناماقۆڵیم کرد ئیدی کاچی دکتۆر هاتە سەر ئەو باوەڕێک کە نەک هەر شێتم بەڵکو شێتێکی پەتەریم ڕووی کردە پەرستارەکە و گوتی دەرجەکەدانێ بچۆ بڵێ با دوو سێ مامور بێن کەمەربەندەکانیش بێنن ویستم هەڵێم. بە قەلەمبازی خۆم گەیاندە بەر دەرگاکە. پەرستارەکە قیژەیەکی ئەوتۆی کرد خەریک بوو پەردەی گوێم بدڕێ. دەرگاکە کرایەوە و دوو ماموور بە غاردان هاتنە ژوورەوە. قۆڵیان توند گرتم. هەوڵم دەدا قۆڵم لە دەستیان دەربێنم و هەڵێم، کەچی کارەکە گەنتر بوو. پەرستارەکە بوورایەوە. پزیشکە کە بەخۆی دەرزیەکی گەورەتری دەرهێنا دەرزیەکە هێندە گەورە بوو بۆ ئەوە دەشێت کە منی بە دیوارەکەەوە پێدا بکوتن شایەتمانێکم هێنا و خۆم ڕاپسکان بەڵام بێسوود بوو مامورەکان وەکو مەڕی قوربانی بە ئاردیان دادام پزیشکەکە پانتۆڵەکەی هێنامە خوارەوە و دەرزیەکەی برد ئیدی ئاگام لە هیچ نەما هاوارێکم کرد و بورامەوە دوای چەند ڕۆژێک کە بەهۆشاتمەوە پەرستارەکە بۆی جێڕامەوە کە لەو ماوەیەدا هەر بانجی ئەقدەسم کردووە سەیرم کرد فایدەی نیە و کەس نایەوێت گوێ لە قسەم بگرێت ملم دایە خەت و بڕیارم دا کە بە کردەوە بۆ دکتۆرەکانی بسەلمێنم کە شێت نیم دوای ماوەیەک دەست و پێیان کردمەوە کاری گسکدان و پاکردنەوەی ژوورەکان کەوتە ئەستۆی من هێندە بە دڵ و گیان کارەکانم ئەنجام دەدا شێتخانەکە بوو بوو بە گۆڵ پزیشکەکانیش دۆستانە دەیان دواند چونکە دەیان بینی کە ئەگەر من کار نەکەم وەزە خراپ دەبێت هەموو ڕۆژێکی ڕۆکم بۆ دەگیێڕانەوە و سەرگەرمم دەکردن پزیشکەکان پارەیان دەدامێ و دەستیان دەگرتم. ڕۆژێ بە سەرۆکی شێتخانەکەم گوت جەنابی دکتۆر بەلای کەمەوە لە لای خۆتان دابمەزرێن و مووچەیەکم بۆ ببڕنەوە. سەرۆکی شێتخانەکە گوتی ئەگەر ناسنامەت هەبێ ئەم کارەت بۆ دەکەم. گوتم جەنابی دکتۆر من ناتوانم تا ئاخری تەمەنم بە خۆڕایی کار بۆ ئێوە بکەم. کەواتە بەلای کەمەوە ڕێم بدەن با بڕۆم. سەرۆک گوتی جا کێ ڕێی لێگرتووی فەرموو بڕۆ. وامزانی بەڕاستێتی هەر هەستام و کەوتمە ڕێ سەرۆک گوتی بۆ کوێ گوتم تۆ گوتت بڕۆ منیش دەمەوێ بڕۆم پزیشکەکە گوتی من وام نەگوت ئەگەر ناسنامەت هەیە دەبێ ئەجینا پێویستە فیرار بکەیت کە فیراری شت کرد ئێمە لە تۆماری شێتخانەکەدا دەنووسین شتێکی بەربات فیراری کردووە ئەو سەکە پێویست بە ناسنامەش ناکە هەرکە هەلت بۆ هەڵکەوت یەک دەنگ مەوەستە بەڵام بە کەس نەڵی کە من فێرم کردووی نەخێر جەنابی دکتۆر خۆ من شێت نیم تا بە خەڵکی بڵێم کە لە ژوورەکەی دکتۆر هاتمە دەرێ لە دواوە گازی کردم هەرکە لێرە دەرچووی هەوڵ بدە هەرچۆنێ بۆ تەکبیری ناسنامەیەک بکەی گوتم جەنابی دکتۆر نام دەنێ چی بکەم وتی بچۆ دادگا و ئارز و حاڵێ بدە دادگاش دوای لێکۆڵینەوە ناسنامە دەداتێ تا ماوم خۆشەویستی ئەم پزیشکە فەرامۆش ناکەم بیرم دێت ڕۆژێکە لەگەڵ برادەرەکانیدا گاڵتەی دەکرد قاوم بۆ بردم پزیشکەکان باسی مرۆڤی ئاسایی و چۆن هەندێک کەس شێت دەبن دەکەن تاکو ئێستاش قسەکانیان لە گوێمدا دەزرینجێتەوە سەرۆکی شێتخانەکە دەیگوت مرۆڤی ئاسایی وەکو مەنجەڵێک وان کە لەسەر ئاگردان رابێت کە ئاوی مەنجەڵەکە دێتە کوڵ و جۆشت لە قەراخەکەیەوە دەڕژێت تەنانەت مەنجەڵی هەڵم پەستەکانیش لە سەرەوە کونی بۆ کراوە تا بەشێ لە هەڵمەکەی لێوە دەرچێ و نەتەقێ. ئادەمیزادی جوان پێویستیان بەوەیە هەندێ جاران خەم و دەردی دڵیان هەڵڕێژن. ئەگەر ئەم دەرگایە نەبێ دڵیان دەتەقێ و بۆیە کاری نائاسایی دەکەن و بە قسەی ئێمە ڕەفتاری وا دەکەن کە دوورە لە ڕەفتاری مرۆڤی ژیر و ئاقڵەوە. نابێ کەس عەیب لەم کەسانە بگرێ. هەر ئەم شەوە ڕام کرد بەو تۆزە پارەیە کە پزیشکەکان پێیان دابووم خۆم گەیاندە شار سبەی بەیانی زوو چوومە نەگ یەکێک لە عرض و حاڵنووسەکانی بەر پۆستەخانە حاڵی خۆم بۆ باس کرد و داوام لێ کرد عرض و حاڵێکم بۆ دادگە بۆ بنووسێ کابرایەک عرض و حاڵنووس عرض و حاڵێکی ئاگرینی وای بۆ نووسیم قورآن بە حەقت هەر کەس بیخوێنایەتەوە فرمێسک دەزایە چاوی هەر کەسی عرض و حاڵەکەمی بەدەستەوە گرتبە دەستی دەسووتە عرض و حاڵەکەم دا بە دادگە ژمارەیەکی ئەندامێ گوتیان جەوابت لێ دەگێڕین و ئیدی چاوەڕوانی کۆبوونەوە بووم بۆ کار دۆزینەوە کەوتمە نێو کوچە و بازاڕەکان بەڵام کوا کار ناسنامەدار و خوێنەوارە حێڵەکان بێکار بوون ئیدی چێ کار بە بابایەکی مردوو دەدات دەستمایەکەشم لە تەوابوو نابوو حەیران و سەرگەردان ڕۆژم بە شەو دەسپارد و نامزانی لەم گەورە شارەدا چی بکەم بابم بە ڕەحمەت بێ لەگەڵ مردووی حازریدا دۆستێکی گیانی بە گیانی هەبوو چوومە کنی و باسی ژیان و گوزەرانی خۆم بۆ کرد دۆستەکەی بابم هەندێ پارەی بە قەرز دامێ و بڕیار بوو هەر وەختێ بە شەمیراتەکەم وەرگرت قەرزەکەی بدەمەوە خوا حافیزیم لە دۆستەکەی بابم کرد و بەرە ئەو چاخانەی کە شەوان لی دەنووسم کەوتمە ڕێ وێستگەکە زۆر قەرەباڵغ بوو، شوفێرەکان هاواریان دەکرد، یاڵڵا مەیدانی ڕێگا ئاسن، بە خۆڕایی، ئەوەی نەیەت پەشیمانە، خێرا کەن بیست و پێنج لیرەش دەدەین. هەم خزمەتی نیشتیمان دەکەن و هەم بیست و پێنج لیرەشتان دەست دەکەوێ. بە خۆڕاییە کوڕینە، لەبەر خاتری نیشتیمان وەرن. سەرم سوڕما، خێرە وا بە بەلاش خەڵکی دەبەن و بیست و پێنج لیرەشی دەدەنێ؟ بابم بە ڕەحمەت بێ هەمیشە دەیگوت ڕۆڵە گیان ئەگەر شتێکیان بە خۆڕایی دایکێ نەخەڵە تابی وەری بگری چونکە گەلێک پتر لەوەی دەدەنێ سوودت لێ وەردەگرن هەرچەندە قسەکەی بابم لە یاد بوو وەلێ مەنجەڵی تەماحم هات بۆ کوڵ و جۆش شانم هەڵتەکاند و لە دڵی خۆمدا گوتم قسەکەی بابم کۆنە بیست پێنج لیرە دەدەن و بە خۆڕایی دەمبەن با بچم بزانم چ باسە سواری ئوتومبێلی خۆڕایی بووم و بەرەو ڕێگای ئاسن ڕۆیشت لە ڕێگادا لە زەلامێکی تەنیشت خۆمەوە پرسی ئەرێ چێ پارەکەمان دەداتێ کابرای تاین مۆڕەیەکی لێکردم و گوتی پێشەوەی حزب دەیدا نە لە قسەکەی حاڵی بووم و نە بە جوانیشم زانی بپرسم پێشەوەی حزب یانیچی سرم لە قاند و گوتم هەر کەسێک بێت دیارە مرۆڤێکی چاکە بۆیە بەخۆڕایی دەمان بە کە گەینە وێستگەی ڕێگای ئاسن، جمەی دەهات، قەرەباڵغییەکی وەها بوو، دەرزیت هەڵدابا بە عەردینە دەکەوت. کۆمەڵێک کوڕ و کاڵ ئاڵایان بە دەستەوە گرت بوو، منداڵان سروودیان دەگوت. هەندێکی دی هۆرایان دەکێشا و چەپڵەیان دەقوتا. بژی نیشتیمان، پایەدار بێ حیزبمان! گوێی بنیادەم لە هات و هاواردا کەڕ دەبوو. تا من کەوتمە خۆ، بە دەڵەکدان خستمیانە نێوەڕاستی حەشاماتەکەوە. هەرچی هەوڵ و تەقەلام دا بێ سوود بوو. سەیرم کرد چ چارەیەک نییە. خۆم دایە دەم حەشامەتەکەوە. وەکوو پووشکەی دەم شەپۆڵی دەریا بەم لاو بەو لادا دەیڕەتاندم. کی ڕوسیا چی دەبێ با ببێ، چ دەکەن با بیکەن. لە دوێنێوە هیچم نەخواردبوو. لە برسانا قۆڕەی سکم دەهات. لە شەکەتیدا لاقەکانم دەلەرزی. هێندە بێ حەواس بووم کە پێم لە عەردی دەبرا، دەکەوتمە سەرشانی خەڵکەکە پیچەکی مابوو لە هیلاکی و لە برسانا ببورێمەوە لە زەلامێکی تەنیشت خۆمم پرسی برادەر ئەم ڕێە لە کوێدا کۆتایی دێ لە کابرا وایە من باسی مەسلەی ڕامیاری دەکەم گوتی مەبەستەوەیە کە ئامانجمان لە مەدانی ڕامیاری وڵاتدا چییە گوتم تۆبە خوا نەکا مەبەستم ئەمەیە کە خەریکە لە هیلاکیدا پەکم بکەوێ کابرا لەوە دەچوو دەمێ بێ قسانی نەکردێ و خوا خوای کەسێکی بوو کە گوێ لێ بگرێ بێ ئەوەی گوێ بە قسەکانی من بداگوتی سپاس بۆ خوا بارودۆخی وڵاتەکەمان زۆر چاکە ڕێکی ڕاست و دروستی گرتوتەبەر هەموو دەزانن وڵاتی ئێمە بە خێرایی بەرەو پێش دەچێت هەواڵ خوا و ئەوجە بە هیمەتی ڕێبەرانی چاک وڵاتمان بەرەو بەرزی و پێشکەوتن دەڕوە بە تووڕەییەوە قسەکەم بڕی گوتم بابە کێ ئەم شتانە نازانێ منداڵی ساواش دەزانن وڵاتمان بە خێرایی بەرەو پێش دەچێ مەبەستم ئەمە یەکەم شەقامە لە کوێ دوایی دێ و ئێمە بۆ کوێ دەڕۆین کابرا نیگایەکی گوماناوی تێبڕیم و گوتی چما نازانی دەچینە پێشوازی پێشەوەی حزب بۆ وێزگای ڕێگای ئاسن دەچین بە پەلە گوتم جەما قوڵە ئەمە نەزانم ئەی بۆ دەپرسی لە ڕاستیدا شارەزانیم یەکەم جارە بەشداری دەکەم زۆر قەرەباڵغە کابرا گوتی جاجارێکی دیوە دەهێندەی دی لەوێن دەوێزگای ڕێگای ئاسن چێخوای گوند هەر کەسە و 25 لیرەی داوت خۆگەر پتری دابا قەرەبارڕیەکەی گەلێک پتر دەبوو ورد و درشتی دیهاتەکان دەهات بەدەم قسەوە گەیشتینە ڕێگەی ئاسن چاوەشەکان دەهۆڵ و زۆرنایان لێ دەدا کۆمەڵێک لە ناوەندی مەدانەکەدا هەڵدەپەڕی بە جۆرێ هاتبوومە سەر کەیف و زەوق ئەگەر برسیم نەبووایە بێ سێ و دوو خۆم پێدا دەکرد. زۆرم حەز دەکرد نێوی ئەو زەلامە بزانم کە چووبووین بۆ پێشوازی، بەڵام دەترسام بپرسم. دەترسام بە جاسووسم لە قەڵەم دەن و بمگرن، بە تایبەتی کە بەڵگەنامە و ناسنامەم نەبوو. لەم کاتەدا یەکێک چووە سەر سەکۆی وێستگاکە و دەستی بە قسان کرد. برادەران ئاگاتان لێ بێ، ئەوڕۆ جەژنێکی گەورەی ئێمەیە، پێشەوای حزب دێت بۆ سەردانی لقی شارەکەمان. ئێمەش دەبێ کارێکی وا بکەین کە ئابڕووی حزب و وڵاتەکەمان بپارێزین پێویستە هەر کەسێک ئەرچی خۆی بە جوانی و بێ هیچ عیبێ ئەنجامدا ئەوانەی کە مەموری زەبت و ڕەبتن ئەرچیان گرنگترە جا بۆ ئەوەی مەموران ئەرچی خۆیان چاکتر بزانن فەرموو بابێنە هۆڵەکەوە تاکاکی سەرپەرشتکارەکانیان دیاری بکات کابرا زۆری قسان کرد من تاکو ئێستا قسەی وا چاکم نەژنەوت بوو کە قسەکانی تەواو بوو کۆمەڵێک هەڕیان کردە هۆڵەکەوە منیش بێ ئەوەی بە هیچ بزانم دویان کەوتم دوو کەس کە لە تەک منەوە دەڕۆیشتن قسەیان بۆ یەکدی دەکرد یەکەمیان گوتی پێویستە پارەکەمان لە هەوڵەوە وەربگرین چەند ڕۆژێ لەمە پێش کە بۆ پێشوازی ڕابەرێکی تری حزب هات بووین پارەکەیان خواردین و یەکەمیان گوتی، نە بابە، توخوا سوێندی بە سەری ژنەکەی خواردووە کە پارەی هیچ کەسێک نەخوا، بەڵام وریایی چاکترە. دووەمیان گوتی، ناکا ئەم جارەش کلاومان بکەنە سەر. چووینە نێو هۆڵی وێستگای ڕێگای ئاسنەوە، سەیرم کرد سی هەتا چل سەربەران و گاو وشتر ئامادە کراون کە لەبەر پێی پێشەوای حیزبە سەرببڕدرێن. سەرپەرشتی مامووران چووە سەر مێزێک و دەستی بە قسان کرد. برادەران بێدەنگ بن دەقەیەک گوێ بۆ قسەکانی من بگرن بەرنامەی پێشوازی ئەو ڕۆمان لەگەڵ پێشوازیەکانی جاراندا جیاوازە پێویستە هەموو کارەکان پوختە بن هەر کەسێک کاری خۆی ئەنجام نەدا بەرپرسیار دەبێت یەکێک لە نێو قەرەباڵغیەکەەوە هاواری کرد باشە گۆشتی قوربانی دەدەنا ئێمەیان نە بێگومان دەتان دەینێ گۆشتی ئەم قوربانیانە هی ئێوەیە کابرا گوتی بەڵام هەفتەی پێشوو دەست خەرۆتان کردین و تاقە پشکێ گۆشتیشتان نەداینێ ڕاستیەکەی ئەم قوربانیانە نەخۆش بوون شارەوانی نەهێشت گۆشتەکەی دابش بکەین یەکێکی دی هاواری کرد و گوتی کەی پارەکانمان دەدەنێ سەر پەرشتیاری مامورەکان وڵامی دایەوە هەرکە ئاهەنگەکە تەوا بوو دەتان دەینێ قبولی ناکەین دەبێ لە هەوڵەوە پارەکەمام دەنێ سەر پەرشتیارەکە گوتی ئێمە تا ئێستا چەند جارێکمان تاقی کردوتەوە ئەگەر لە پێشەوە پارەکە بدەین کەس تا کۆتایی ئاهەنگەکە نامێنێتەوە یەکێک لە نێو قەرەباڵغیەکەەوە گوتی کە ئاهەنگەکەش تەواو بوو ئێوە فێڵمان لێ دەکەن بۆیە لە پێشەوە پارەکەمان دەوێ خۆ ئەگەر قەبووڵیشت نییە ئەوا دەگەڕێینەوە. کۆمەڵێک دەستیان بە هورە کێشان کرد کۆمەڵێکی دی دەستیان بە چەپڵە لێدان کرد ئاخری بڕیار درا کە نیوەی پارەکە پێشەکی بدرێ و نیوەکەی تر بۆ دوای ئاهەنگەکە بمێنێ سەرپەرشتیارەکە پارەی بە چەند کەسێکدا و بەوانی دی گوت دوای بەرنامەکە دەتاندەمێ ئەوجا لەسەر ڕوونکردنەوەی بەرنامەکە ڕۆی گوتی برادەران ژیان هەر پارە نییە، تۆزێ بیر لە نیشتیمان بکەنەوە، لەبەر خاتری ئەو شەهیدانەی کە لە ڕێگای نیشتیماندا گیانیان بەخت کرد، کەمێ تێبکۆشن، خەمی پارەکەتان نەبێ وابزانن لە گیرفانتانایە، لە ڕێگای پاراستنی ئابڕووی حزبدا خەبات بکەن، دوای چەند دەقیقەیەکی دی ئوتومبێلەکە دێتە ژوورەوە، دەبێ ئەرکی خۆمان بە چاکی ئەنجام بدەین، ئێوەی لاوان کە هەوێنی حزبن، دەبن بە دوو بەشەوە. کۆمەڵێکتان پێویستە ئۆتۆمبێلەکەی پێشەوای حزب بخەنە سەر دەست و کۆمەڵەکەی دی دەبێ یاوەرانی پێشەوای حزب بخەنە سەر شان. حاڵی بوون؟ کاک داود هەر یەکێکتان دەنێرێتە لایەک. نەکەن جێگاکانتان بگۆڕن. پێویستە هەمووتان پەیڕەوی دەستوورەکانی داود خان بکەن و موو بە موو لێی لا نەدەن. ئەوجا ڕووی کردە داود خان و گوتی، هاوڕێ زۆر وریا بە. لاواز و ڕەقەڵەکان بنێرە با بچنە ڕێزەوە و هوورابکێشن و چەپڵە لێ بدەن. ئابڕوومان نەبەی ها! لە دڵی خۆما گوتم بۆی خۆم بنوێنم و پارەی چاک وەربگرم پێویستە بڕۆمە نێو ئەوانەی کە ئۆتۆمبیلەکەی پێشەوا دەقەنە سەردەست و بەرزی دەکەنەوە بێ سێودوو چوومە نێو ئەوانەوە لەوێشدا کۆمەڵی خەریکی باسکردنی پارە بوون و دەیانگوت دەبێ یەکی پەنجالی رەمام دەنێ داود خان کە سەرقاڵی دابشکردنی خەڵکەکە بوو کە چایی بە من کەوت قۆڵی گرتم و بۆ دەرەوە بڕۆ بۆ کاری خۆتەوە فیسقە گولە تۆ لە کوێ دەتوانی تڕمبێل هەڵگری وتم چۆن ناتوانم سیر مەکە کە لە ڕوولاوازم هەوڵ خوا و ئەو جەغیرەتی خۆم ئۆتۆمبیل هەر هیچ نییە ئەنتەرناشیش هەڵدەگرم هەر کارێک قورسە بە منی بسپێرن وەلێ داودخان گوێی بە قسەکانم نەدا و ئیشارەتی کردمێ کە بچمە ڕێزی هورا کێشەکان کە داودخان ڕۆی خۆم کردنێ و ئەو کۆمەڵەوە کە بڕیار بوو یاوەرانی پێشەوەی حزب بخەنە سەرشان خۆ ئەگەر ئوتۆمبێل نەتوانم هەڵگرم خۆیان دەتوانم. یەکێکی دیکە هات کە ئەرکی ئێمە ڕوون بکاتەوە گوتی، برادەران باش گوێ بگرن بزانن چ دەڵێم. کۆمەڵێک ژن و پیاوی بەڕێز لەگەڵ پێشەوای حزبدا بۆ شارەکەمان تەشریف دەهێنن. ئێوە دەبێ ئەوانە بخەنە سەر شانتان. ئاگاتان لێ بێ کە ژنەکان نەخەنە سەر شانتان. ماوەیەک لەمەوپێش کە پێشەوای حزبی خەنیم هاتبوو، یەکێک لەم گەوجانە لە دواوە سەری خستبووە نێو لینگی ژنێک و خستبویە سەر شانی. ژنی بێچارە هێندە ترسابوو کە لە هۆش خۆی چوو. بەڵام میارۆ دەستبەردار نەبووبوو، وەکوو وورچێ کە بنیادەمی ڕاوکردبێ ژنەی هێنابوو، بردبووی بە ئاردیدا دابوو. هەندێ لە پیاوەکانیش ڕازی نین کە بستنە سەر شانی هیچ کەسێک. حەقتان بە سەر ئەوانەشەوە نەبێ. کەس بە تۆپزی نەخەنە سەر شانتان ها! وا نەزانن گوونیە گەنمە و یەکسەر لە زەوی بەرزی بکەن و بکەونە ڕێ. زۆر بە ئەدەبەوە مۆڵەتی لێ وەرگرن. ئەوجا شانی بۆ نەیی بکەن، کە سەرکەوت ئەوجا بکەونە ڕێ. کورتە باڵاکانتان مرۆڤی باڵا بەرز هەڵنەگرن، چونکە ئەمە دەبێتە مایەی پێکەنین و گاڵتە و ئابڕوومان دەچێ. حاڵی بوون؟ هەموو بەیەک دەنگ وڵامیان دایەوە. بەڵێ قوربان! کە هەموو بێ دەنگ بوون، سەرپەرشتیار مەبەستێکی تازەی بیر کەوتبۆ. دووبارە دەستی بە قسان کردەوە. بابەتێکی دی هەیە کە زۆر گرینگە و پێویستە وریای بن. لەوانەیە هەندێکتان قۆڕ بن، ها؟ ئاگاتان لەوانە بێ کە سەرتان بەرجی ناسکیان نەکەوێ. ئیدی چ قسەیەکم نیە. بچنە دەرەوەی وێستگاکە و لە جێی خۆتان بوەستن. چووینە دەرەوە. لە ژێر ئاڵا هەڵکراوەکاندا وێستابوون. زۆری نەبرد دەنگی هۆڕنی ئۆتۆمبێل بەرز بۆوە. دەهۆڵ و زوڕنا کەوتە گەڕ. ئۆتۆمبێڵەکە داخڵی وێستگەکە بوو. وێستا گەورەکانی حیزب دابەزین. مەڕ و گا بە عەردی دادران. سەر دەستەکەی ئێمە دەستووری دا. بۆ پێشەوە بەرەو گەورەکە برادەران بۆ هەڵکردنی یاوەرانی پێشەوای حەزب هەڵمەتیان برد من کە گیاندا هێزرا و برسی و ماندوو بووم کەوت نەدووە کە گەیمە جێ سەیرم کرد کەس نەمابوو لە دڵی خۆمدا گوتم خوایە چارم چییە تەماشای دەوروبەری خۆم کرد پیاوێکی زەلامم بینی زۆر پۆشتە پەرداغ بوو بۆیان باخی بەست بوو لەبەر خواردنگاکەدا وێستا بوو دەستی خست بووە کەمەری ئیدی زانیم یەکێکە لە گەورەکانی حیزب. بەرەو پیری چووم، قەد و باڵای سێ هەندەی من و گەردەنی چوار هێندەی گەردنی من بوو. دە سەیری کەرێتی من بکەن. بیرم نەکردەوە کە ئەم کابرایەیان بۆ نەبردووە. بە ئەسپایی چووم و لە پشتیەوە وێستام. بە سڵکردنەوە دانەویمەوە. ناوی خوام هێنا و خۆم خستە ناو گەڵیەوە، هەڵم دایە سەر شانم. هەر لە خواوە بوو کە ئەو هەموو هێزەم کەوتبووە بەر، ئەگینا هەر لە زەویشم بۆ بەرز نەدەکرایەوە. بەو هیوایە کە بکەومە بەر چاوی پێشەوای حیزب و پارەی باشم بدەنێ و ناسنامەیەک دەربێنم و دوو ئەوەندەش بە هەر هەڵم دەگرت. دوو سێ کەس هاتن بەلامەوە، دەیانویست لێمی وەربگرن، گوتم، لاکەون! سەغڵەتم مەکەن! پێشینان ڕاستیان گوتووە، ئێسقان لە سەگ ناسەنرێ، ئەگەر لە بڕی ئەم سێ کەسە یەک فەوز سەربازیش هاتبان، نەیاندەتوانی ئەم کابرایەم لێ بسەنن. بەدبەختی من لەوەدا بوو کە زەلامەکەی سەرشانم وەکوو بنیادەم بە ڕەحەتی دانەدەنیشت. ئیدی هەر لەقە فرتێی بوو. دەیویست بێتە خوارەوە هاواردێک و کوڕە وازم لێ بێنە، ئای! کورە دامگرە بۆ ئەم کارە دەکەی. بەڵام من گوێم لێ نەبوو بڕیارم دابوو تا ناوەندی مەیدانەکەی بەرم و لەپاڵ پەیکەرەکەی ئەتاتورکدا کە تەواوی پێشەوا و گەورەکانی حزب لەوێن دەرێ وەستابوون دایبنێم بۆیە گوتم قوربان بە خۆڕایی خۆت هیلاک مەکە تا نەتگەیەنمە پاڵ پەیکەرەکە مەحاڵە دات بگرم یارۆ بە تووڕەیەوە گوتی کاکە من حزبی نیم من گارسۆنی خواردنگای وێزگاکەم وامزانی ئەمە بە فێڵ دەڵێ و دەیەوێت تاقیم کاتەوە گوتم ئەستەغفر الله ئەمە چ قسەیەکە ئەوەندەش نەزان نیم کە دۆستی خۆمان نەناسم ئێمەش بەشی خۆمان دنیامان دیتووە گارسن چ حەدی هەیە وەکو تۆ پۆشتە و بەرداغ بێ بەڵام دیسان هاواری کرد والله کورە بەخوا من گارسۆنی خواردنگەم وازم لێ بێن و ئابڕوم مەبە کە بینی هەڕەشە و گورەشە دادی نادا کەوتە پاڕانەوە برادر من کارم هەیە تۆ سەری خۆت وازم لێ بێنە میوانمان هەیە ئەگەر من نەبم کارەکان خراپ دەبێت بەڕێوبەری خواردنگەکە قاوم دەدا بیکە بە خاتری خوا دیسان گوێم نەدایە و خێراتر بەرەو مەدانەکە کوتام ئەمجا کابرا دەستی بە جنێودان کرد کەماڵ بابی ئەحمەق وازم لێ بێنە دام بگرە هەینا پیاو وردە وردە جنێوەکانی خەسەر دەکرد غیرەتم جوولا و گوتم سەیرێکی ئەم لای ئەو لای خۆم کرد تا موسڵمانی بدۆزمەوە بزانم چەند دەقیقەیەک یارۆم لێ وەرناگرێ تا پشوویەک بدەم بەڵام تەواوی برادەران ڕۆی بوو بە هەزار حاڵ ڕێم دەکرد باش کرا هەناسە بڕچێم پێکەوت بوو هانکە هانگ دەڕۆیشتم ئاخری گەیمە مەدانەکە دووسێ هەنگاوم مابوو بۆ پەیکەرەکەی ئەتا تورک نازانم پێیاندایە بەر پێم یا پێم هەڵموتە یان هێزم تیانەما کەوتم یارۆی کۆڵم لە بەرامبەر پەیکەرەکەی ئەتاتورکدا بەدەما کەوت زیندە بێدەنگ بوو یەکێک لە بەندیەکان پرسی ئەی پارەکە وەرت گرد یان نا نەبا بە پارەی چی تۆزێکیش قەرزار بووینەوە بەرپرسیارانی حزبی شار گارسۆنەکەیان دەناسی لەم کارەی من زۆر تووڕە بوون بە خیاڵی ئەوەی کە من پیاو خراپم ویستومە گاڵتەیان پێ بکەم نخێم بەرنەدام دوای هەزار سوێند و کەلام دوای یەک سەعات پاڕانەوە و عوزرخوایی ئەم جاش بە چەند شەق و زلەیەک وازیان لێ هێنا ماندوو و مردوو و کەوتمە ڕێ لە برسانە سکم قۆڕەی دەهات ویستم تۆزێ نانی وشک پەیدا بکەم و بیخۆم کە گەیشتمە بەرنانەوە خانەیەک ویستان دەستم بە گیرفانمدا کرد دڵم داخورپە جزدانی پارەکەشیان دزی بوو ئەو پارەی کە بەو هەزار حاڵەی لە دۆستەکەی بابم قەرزم کرد بوو نامردێک بۆ خۆی دزی بووی دوای زانیم کە ئەو ڕۆژە گیرفانی گەلێک کەسیان بڕی بوو بە هەڵە داوان بەرەو پۆلیسخانە کوتان سکالام کرد کە پارەکەم بۆ بدۆزنەوە ماموری پۆلیس بەر لە هەموو شتێ ناوی پرسییم و داوای ناسنامەی لێکرد ئەوجا پرسی تۆ چی لە کوێوە هاتووی بۆ کێ دەڕۆی بەندێکان گوتیان دەوەرە ئەو کەرەی لەو قوڕی دەربینە چەند دەقیقەیەک لە نیوە شەو تێپەڕی بوو بەندێکان لە شەکەتیدا چاویان هەڵنەدەهات هەرکە زیندە لە حەکایەت کردن بۆەوە پاش ماوەکەی بۆ سپەی شەودانە هەموو چوونە ژێر جێگاکانیانە و هێندەی پێنەچوو پرخ و هۆڕیان بەرز بوو.